شەهرەزاد گەڕایەوە کە جانشا کەوتە ڕێ لەم شارەوە بۆ ئەو شار هەر جارێ ئەی پرسی ئەیانوت ئەو شارەمان نەبیستووە هەر بەڕێوە بوو تاکو لە بازرگانێکی پرسی ئەویژوەتی یەکێکە لە وڵاتانی ڕۆژهڵات لە خەوارزمەوە نزیکە ئەچیتە شارێک ناوی شەمعونە دواتر ئەگەیتە خەوارزم لەو شارەوە ساڵێک و سێمان دوورە جانشە ئارامی گرت تا ئەو قافڵە و کاروانە کەوتە ڕێ ئەویش لەگەڵیاندا ڕۆشت دوای چەند ڕۆژ کاروانەکە گەیشتە شاری مەرزقان کە جانشا چووە و شارەوە کەوتە پرسیارکردن لە قەڵای جەوهرتکنی بەڵام کەسێ زانیاری نەبوو ئەمجا شوێن کاروانێک کەوت و سەفەری کرد بەرەو هند ئەمجا گەشتە خۆراسان لەوێش چووە شاری شەمعون و شاری جولەکانی پرسی بۆیان باز کرد و خستیانە سەر ڕێگەکەی چەندین شەو و ڕۆژ بەڕێوە بوو لەسەر ڕووبارەکەی تەنی شاری جولەکان دانیشت چاوەڕێ کرد ڕۆژی شەمە هاتەوە ڕووبار و شت بوو ئەمجا پەڕیەوە ئەو بەر و چووە شارەکەەوە ئەمجا چووە ماڵی جولەکەکە سڵاوی لێکردن ئەوانیش بەخێریان هێنا نانیان بۆ دانا ئەمجا لێیان پرسی ئەوە لە کوێ بوون کە ئاوا ون بوون ئەوێژوتی زەوی خوا فراوانە ئەو شەومایە ولایەن بۆ بەیانی چۆ بازار بۆ پرسیارکردن لە بازار جارچێکی گوێ لێ بوو ئەیوت کێ تاکو نیۆڕۆکارمان بۆکە کرێیەکەی کەنیزەکێک بێ جانشاوتی ئەی جارچی من ئامادەم جارچی وتی شوێنم بکەوە لەگەڵی چوو تا گەشتنە ماڵی بازرگانە جولەکەکە هەر ئەوەی کە جار یەکەم لەگەڵ یا چوو بوو بۆ ئیشکردن بازرگانەکە بە پیری و هات و بەخێری هێنا نردی خواردنیان خستە بەردەم شەو مایەوە ڕۆژی دواتر کەنیزەکەکە و پارەشی وەرگرت ئەمجا شوێنی کەوت بەرەو چییە بە هەمان شێوەی جاران بازرگانەکە دیسان چەقۆ گوریسەکەی دەرهێنا بە جان شایوت ئەو ئەسپە چوار پەل ببەستە و بیدە بە زەویدا ئەوەش کرد سەری ببڕە ئەویش جێبەجێ کرد و ناوسکی پاکردەوە و بازرگانە جولەکەکە پێیوت کارەکەی تۆ ئەوەیە ئەچیتە ناوسکی ئەم ئەسپەوە کێردەکەش بەرە لەگەڵ خۆت بازرگان کە وەرگی ئەسپەکەی بەسەردا دووریەوە خۆی چووە دووری خۆی داگرت شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێ بیست و دوو. شەهرەزاد جێڕایەوە دوای کەمێک باڵندەیەکی مەزندا هاتەوە بۆ سەر ئەسپە دووراوەکە بڵندی کردەوە و بۆ ئاسمان دواتر بردیە سەر لوتکەی شاخەکە و کەوتە خواردنی و کە جانشا هەستی کرد بە چێردەکە ورگی دووراوی ئەسپەکەی دڕی و هاتە دەر باڵندە مەزنەکە دای لە شەقەی باڵ جانشایش چوە لوتکێک کە بەسەر بازرگانەکەیدا ئەڕوانی بازرگان هێندەی چۆلەکێکی مابوو هێندە چیاکە بڵند بوو ئەمجا بازرگان هاواری کرد لە جانشا کە هەندێ بەردی بۆ فرێ بداتە خوارەوە تاکو و ڕێگای پیشاندا جانشای ژووتی زۆر هەڵی من ئەو پیاوەم کە پێ ساڵ لەمە پێش منت هێنایە ئەم شوێنە و دواتر جێت هێشتم چاوەڕێ مە بە بەردت بۆ فرێ بدەم ئەمجا جانشا هەمان ڕێگەی جارانی گرتەبەر بەرەو مام نەسەر پاشای باڵندەیان چەندین شەو ڕۆژ بەڕێوە بوو لە گژوگیا و بەری درەخت و ئاوی کانیاوی خواردەوە تاکو گەشتەوە هەمان کۆشک و مام نەسریشی بینی لەبەر دەواازەکەی داوکو و جاران دانیشت بوو جانشا باوەشی پێدا کرد و دەستەکانی ماچ کرد مام نەسریش پرسی کەچی هێناویەتە ئێرە جانشا دەستی کردە گریان و بۆی ژێڕایەوە چۆن خات و شەمسەگ گەیاندیە وڵاتی خۆی دواتر چۆن فرێ سەربانی کۆشکەکەی و پێیوت ئەگەر تۆیش منت خۆشەوێت لەگەڵم داوەرە بۆ قەڵای جەوهر تەکنی مام نەسر سەری سوڕما ئەمجا سوێندی خوارد بە حەزرەتی سلەیمان کە لە ژیانیدا قەڵایەکی بەو ناوەی نەبیستووە جانشای ژووتی جا من چی بکەم و ئەم خەمە کوشتۆمی مام نەسەروتی کوڕەکەم ئەبێ بمێنێتەوە تا کاتی هاتنی باڵندەکان دێتەوە کە هاتن پرسیارت بۆکەم ئەمجا سوپاسی کرد و چووە کۆشک و گۆما و ڕەز و باخەکە چاوەڕوانی ئەو ڕۆژەی کرد کە باڵندەکان گەڕانەوە ڕێوڕەسمی خۆیان وەکو ساڵان بەجێگەیان مام نەسریش لە هەموو جۆرەکانی باڵندەی پرسی بەڵام ئەو ناوە نامۆ بوو پێیان جانشا کامەی زانی هێندە خەمی خوارد بورایەوە ئیدی مام نەسر باڵندێکی مەزنی ڕاسپارد کە جانشا بگەێنێتە وڵاتی کابل شوێن و شێوەی شارەکەی تێگەیان باڵندەش خستێ سەر پشتی و دای لە شەقەی باڵ شەهرەزاد گێڕایە و باڵندە مەزنەکە جانشای هەڵگرت و فڕی دوای فڕینی شەو ڕۆژێک لە لای شابدری شای دڕندەکان نیشتەوە ئەمجا ڕووی کردە جانشاوتی پێم وابێ ڕێمان هەڵە کردووە جانشاوتی کەوابوو تۆ بڕۆ من لێرە جێبهێڵە باڵن دەمەزنەکە ڕۆشت و جانشای لای شای دڕندەکان جێهێشت ئەمجا شابەدر لی پرسی کوڕم تۆ کێیت لە کوێ هاتوویت چیەکەی لەگەڵ ئەم باڵندە مەزنە ئەویش خۆی پێناساند و بەسەرهاتی خۆی بۆ جێڕایەوە شای باڵندەکان زۆری پێسەیر بوو پێیوت بە گیانی حەزرەتی سلەیمان من ئەو قەڵای پێنازانم پاداشتی ئەوە ئەدەمەوە کە ڕێنماییمان کە تاکو و تۆی بۆ بنێرم بگرە کوڕم ئەم پارچانە ئەوانەی لێ نووسراون لەبەریان کە بەڵکو دڕندەکان بێن تاکولیان بپرسین جانشایش دەستی بە خوێندنەوەیان کرد سەعاتێکی نەبرد دڕندەکان پەیدا بوون هەر جۆرە دڕندەیەک و بەجیا هاتن و سڵاویان لە شا بەدر کرد ئەویش لە هەمویانی پرسی کە قەڵای جەوهر تکنی لەکوێیە کەسیان نیان بیست بوو کە جانشا بەمەی زانی دەستی کردە گریان و لە دڵی خۆی داوتی خۆزگە لەگەڵ باڵندەکەدا بڕۆشتمایە شابەدری کە بەو شێوە جانشای بینی وتی بێخەم بە برایەکی لە خۆم گەورەتر هەیە ناوی شاشماخە کاتی خۆی سەرپێچی لە حەزرەتی سلەیمان کردووە و لەو برایە موشانە سەر بەتواناتر لە نێو دێ و درنجاندا نییە لە ئەو پرسیارەکەم چونکە براکەم شای هەموو دێ و درنجانی جیهانە ئەم جانامێکی بۆ ئەو برایی نووسی و دایە جانشا و سواری پشتی یەکێک لە دڕندە بەتواناکانی کرد و ئامۆژگاری کرد کە بیگەێنێتە لای ئەو برایی ئەمجا کەوتە ڕاکردن چەندین شەو و ڕۆژ بە ڕێگاوە بوون تا ئەنجام گەشتن لای شاشماخ ئەمجا دڕندەکە جانشای دابەزاند و پێیوت بڕۆ شاشماغ بدۆزەرەوە خۆشی لەو شوێنەوەستا جانشا ڕۆێش تاک و شاشماخی دۆزیەوە ئەمجا وتی کوڕم بڕوا ناکەم حەزرەتی سولەیمان خۆشی ناوی ئەم قەڵایی بیستبێ بەڵام من ڕەوانەی لای ئەو پیاوە پیرە دەکەم کە لە ئەشکەوتێکدا بەقەت ئەم شاخەوە ئەژی ئیشوکاری هەر خوێندنی قەسەم و دوعا و سیحر بووە کاتی خۆی کە لە حەزرەتی سولەیمان یاخی بووم ئەو پیاوە پیرە بە قەسەم و سحر و تەلسم منی گرت و بەندی کردم ئەگەر ناکەس توانای گرتنی منی نەبوو ئەو پیرەمێردە هەموو باڵندە و دڕندەکان پەزێرایی ئەەکەن هێندە گەڕاوە بە هەر چوار لادا سوڕاوەتەوە دوورگە وڵات و هەرێم نەماوە نەیدی بێ بڕوا ناکەم ناوچەیەک هەبێ ئەو نەیزانێ ئەدنێرم بۆ لای ئەو بەڵکو ئەو قەڵایەت نیشان بدا خۆ ئەگەر ئەویش نەزانێ ئیدی کەس بۆی نادۆزرێتەوە هێندە سیحربازە گاڵۆکێکی پێە لە سێ بەش پێکاتوە پارچەی یەکەمی کە لە زەوی ئەچەقێنێ دوعای بەسەردا خوێنێ گۆشت و خوێن دێتە دەرەوە کە دووەم ئەچەقێنێ بەسەریدا خوێنێ شیر و ماز دێتە دەرێ سێمیشان کاچەقێنێ بەسەریدا خوێنێ گەنموجۆ دێتە دەر ئەمجا گاڵۆکەکەی دەردێنێت و بەرەو کلێسەکەی ئەگەڕێتەوە کلێسەکەی ناوی ئەڵماسە ئەو قەشەیە هەرچی دەستکارێکی سەرسوڕهێنەر بە خەیاڵت دابێ ئەیکا ناوی یەغموسە بە باڵندەیەکی مەزندا تۆ ڕەوانەی لای ئەوە کەم شەهرەزاد شەهرەزاد جێڕایەوە ئەمجا سواری پشتی باڵندەیەکی چوار باڵی کرد کە هەر باڵێکی بیست گەز درێژ بوو پێەکانی لە پێی فیلە چوو شاشماخیش یارمەتیدەرێکی هەبوو ناوی تەمشون بوو کە کاری ئەو بوو ڕۆژانە ئەبوو دوو باڵندەی بۆ ئەم باڵندەیە ڕاو کردایە و دەرخواردی بدایە چونکە ئەم باڵندەیە هێندە گەورە و قرس بوو ساڵی دوو جار ئەیتوانی بفرێ شاشماخ فەرمانی بەم باڵندەدا جانشا بخاتە سەرپشتی بیگەێنێتە لای قەشەیە غموس ئەویش چەندین شەو ڕۆژ فری تاگەشتە قەڵا و کلێسەی ئەلماس جانشا لەسەر پشتی دابەزی خۆی کرد بە کڵێسەکەدا کە ڕوانی قەشەیەغموس خەریکی خواپەرستیە ئەم جا کڕنۆشی بۆ بردو لە بەردەمی داوەستا کە قەشەیەغموس بینی پێیوت بەخێر بێت کوڕم ئەی دوورە هەواران چی تۆی گەیاندە ئێرە جانشا دیسان دەستی کردەوە بە گریان چیرۆکی خۆی هەموو بۆ جێڕایەوە کە قەشەیەغموس بەسەرهاتەکەی بیست هەر زۆر سەری سوڕماوتی بەو خویە کوڕم بە درێژی تەمەنم ئەو قەڵایم نەبیستوە کەسیش باسی نەکردووە و نەشبینراوە لەگەڵەوەشدا لە سەردەمی نوح پێغەمبەرەوە من هەم تاکو سەردەمی حەزرەتی سلەیمان من حکومڕانیم کردووە بەسەر دڕندە و باڵندەکانەوە هەروها دێو درنج بەڵام پەلەمەکە تا دەمی هاتنی دڕندە و باڵندەکان و دێو درنجان لێیان نەپرسم بەڵکو خوا بۆت ئاسان بکا ئەمجا جانشامایەوە کە کاتی هاتنی دڕندە و باڵندەکان هات کەوت نەپرسیارکردن لە قەڵای جەوهرتکنی هی زانیاریەکیان دەست نەکەوت جانشا دایەوە پڕمەی گریان و نزا و پاڕانەوەی کە خوا دەروێکی لێ بکاتەوە دواجار باڵندەیەکی گەورەی ڕەش پەیدا بوو دەستی قەشەی ماچ کرد ئەمجا قەشە پرسیاری لێکرد ئەوژوتی قوربان کاتی خۆی ماڵمان لەنزی قلەی قافۆ بوو جارێکیان باوکم و دایکم حەوشەوە و حەو ڕۆژ ون بوون و نەهاتنەوە ڕۆژی هەشتم کە هاتنەوە بۆ لامان وتیان ئێمە بەدیل ژیراین لەو دی و قلەی قافەوە ئێمان بردە بەردەم پاشاکەیان لە دوورگەیەک ناوی جەوهر تکنی بوو پاشاکەش ناوی شەهلان بوو پاشاکان ویستی بمان کوژێت ئێمەش زۆر پاڕاینەوە بۆیە ئازادیان کردین و هاتوینەوە ئەمجا باڵن دەڕەشەکەوتی دەستی شکاوم ئێستا باوکو و دایکم بمایە ئەو قەڵایەن پیشانەدان جانشا زۆر گریا دواتر ڕووی کردە ئەو وتی ئەمەوێت فەرمان بدەی بەم باڵندە بمباتەوە بۆ هێلانە و هەوارە کۆنەکەیان لە شاخی بلور کە نزیک چێوی قافە ئەویش فەرمانی دا باڵندە ڕەشەکە ئەویش خستێ سەرپشتی و چەندین شەو ڕۆژ بەڕێوە بوون کە گەیشت نەچێوی بلور لایەندا دوای حەوانەوە خستیەوە سەرپشتی خۆی و فڕی دوو ڕۆژی دیفڕی ئەم جا گەشتە ئەو شوێنەی هێلانە کۆنەکەی باڵندە ڕەشەکەی لێبوو نیشتنەوە کە جانشا ئەمەی بیست و دەستی کردە گریان ئەمجا پێیوت ئێستاش بم بە ئەو ڕێگایی باوک و دایکت بۆی ئەچوون و دواتر ئەگەڕانەوە خواردنی بۆ ئێهێنان باڵن دەڕەشەی ژووتی بە چاوان خستیەوە سەرپشتی و دای لە شەقەی باڵ حوت شە و هەژ ڕۆژ فرین درێژەی بوو دواتر لەسەر چێوێکی بڵند نیشتەوە ئەمجا جانشای دابەزاند و پێیوت تا ئێرەش شارەزا بووم زیاتر ناتوانم بڕۆم جانشا سوپاسی کرد و ئەویش دای لە شەقەی باڵ و گەڕایەوە لەبەر ماندوێتی ڕێگا جانشا لەسەر لوتکەی چیا بڵندەکە خەوی لێکەوت کە بە ئاگا هاتەوە بریسکەی ڕووناکێکی بینی لە دوورەوە زۆر سەری سوورما نەیزانی ئەوە ڕووناکی و بریسکەی ئەو قەڵایە کە ئەم بۆی ئەگەڕێ دوو مانگەڕێ لەمەوە دوورە کێوێکی مرواری ڕێژە خانووەکانی لە زێڕی بەردەکانی یاقوتی سوورە هزار منارەی تایە لە معدەنی گرانبەها دروست کراون هەر لەبەر ئەمەش ناونراوە قەڵای جەوهر تکنی پاشای ئەو وڵاتی کێوە ناوی شەهلانە و باوکی سێکی ژۆڵەیە شەهرەزاد گێڕایە و لەو لایشەوە خات و شەمسا بەسەرهاتی خۆی لەگەڵ جانشادا بۆ دایک و باوکی گێڕابەوە پێوتبوون کە چەندە جانشای مێردی خۆشی ئەویست و ئەمیش چەندە ئەوی خۆشویستوە ئەم جاباوکی مەملەکەتێکی گەورەی حکومە کرد دایک و باوکی کیژە بچووکەکەیان بەدڵ نەبوو شەهلان شایش فەرمانی دابوو بە دێ و درنجەکانی خۆی هەرکە مرۆڤێکیان بینی بیگرن و بهێنن بۆی ئەمجا باوک و دایکی تێگەیاند بوو کە جانشە هەردێت و ئەم دۆزێتەوە چونکە پێم وتووە گەر منت خۆش بێ وەرە بۆ قەڵای جەوهرتکنی جانشا ڕووی کردە ڕووناکەکە لەو لایشەوە شازادە شەمسە دێوێکی ڕاسپارد بوو بۆ کارێک دوای گەڕان ئادەمی زاتێکی دوور بە دوور بینی بە پەلە بەرەو ڕووی چوو ئەمجا سلاوی لێکرد جانشا زۆری لێترسا دوایی وەڵامی سلااوەکەی دایەوە دێوەکە پرسی ناوت چییە ئەوی ژوتی ناوم جانشایە پەریەکم دەستگیر کردواتر یەکترمان خۆشویست مارم کرد دوای ئەوەی بردما کۆشکی باوکمەوە لە دەسم هەڵات ئیدی بەسەرهاتی خۆی بۆ جێڕایە و دەستی کردە گریان کە دێوەکە گوێی لە هەنسکەکانی گریانی بوو بەزەی پێهاتە و پێیوت مژدە بێ بە ئاواتی خۆت گەشتیت و شازادە شەمسەش تۆی زۆر خۆشەوێت و دایک و باوکی و هەموو دانیشتوانی شاریش لەبەر خاتری شازادە شەمس تۆیان خۆشەوێت ئەم جا دێوەکە هەڵی گرت و بردێەوە قەڵای جەوهرتکنی خێرا خۆیان گەیاندە شازادە شەمسە و مژدەیان پێدا ئەمجا فەرمانی دا بەرگی ئاوریشمیان بۆ هێنا گۆڕیان تاجی شاهانەی سەری خۆی کردە سەری جانشا و فەرمانی دا باشترین ئەسپیان بۆ هێنا سواری ببێ ئەمجا لەگەڵ شادا بەرەو کۆشک بوونەوە سەرانی مەملەکەت ڕاست و چەپیان لەگرت بوو کە چوونە کۆشکەوە جانشا سەری لەو کۆشکە سوورما کە دیوارەکانی لە زێڕی زەرد و مرواری دروستکرابوون زەویەکەی زمڕود و زوبەڕجەت بوو جانشا کامانەی بینی فرمێسک بە چاوانیدا دابارین و شاژن و شاه شەهلانیش بۆیان ئەسری پیانوت ئیدی مەگری ئەوە تا بە ئاواتی خۆت گەشتی شەهرەزاد هەستی کرد شەودران بوو بێدەنگ بوو شەوی پێ شش. شەهرەزاد گێڕایەوە، ئەمجا جانشایان هێنایە کۆشکی ناوەندی شار و فەرمانیاندا بە خزمەتکار و کەنیزەکەکان لە پەزێرایی دابن ئەویش کە سەیری ئەم دیوار و پێ و دەرگا و بانانەی کرد هەموان لە زێڕوزی و مرواری و بەردی بەنرخ دروستکرابوون سەری سوورما دواتر فەرمانی شاشەهلان دەرچوو بیبەن بۆ کۆشکی حکومڕان بردیانە خزمەت شاشەهلان و ئەویش لەبەری هەستا و لای خۆی و داینا و بەخێری هێنا دواتر شارژن هات و بە هەمان شێوە بەخێری هێنا ئەم جاوە زیران و سەرکردەکانیش دواتر خات و شەمسە هات و دەستی جانشای ماچ کرد ئەویش لە شەرمدا سەری داخست دواتر خوشکەکانی هاتن دایکی خات و شەمسە پێیوت کە لە کچەکەی ببورێ نەبوو ئەو هەڵەی لەگەڵ بکە کە جانشا ئەمەی لە خەسووی بیست لە شەرماندا بوورایەوە، ئەمجا بۆنی گوڵاویان هێنا و دایان بە لوتیدا، ئەویش بە ئاگا هاتەوە. خەسووی وتی، بۆمان بگێڕەوە چۆن گەشتوتە ئێرە لە کاتێکدا دێ و درنجان ئێرەیان بۆ نادۆزرێتەوە چونکە لە مێژە ئێمە لە پاشان و سەرکردیان یاخی بووین جانشا لە نوکەوە بەسەرهاتی خۆی بۆ جێڕانەوە ئیدی ئەو هەموو ماندووبوون و ترس و بیمەی خۆی بۆ باسکردن ئەم جاڕووی کردە خات و شەمسەوتی ئەو هەموو دەردەسەری و دەربەدەریە لە پێناوی تۆدا بوو خەسوی پێیوت ئەوە بە ئاواتی خۆت گەشتی ئەوە خات و شەمسە ئەکەینە کەنیزەک و مانگی دات و لێت مارەکەین خوا یار بێ شایی بۆ ئەجێڕین هزار دێوە دەخێنە ژێر دەست و ڕەوانی وڵاتی خۆت دەکەینەوە کە هەر یەک دێویان لە چرکێکدا شاکەفیر تەفری پناکە ئەمجا هەموو ساڵێک کۆمەڵێک دێو درنجت بۆ ڕەوانی وڵاتەکە دەکەین چیتان پێویست بووەتان بکەن شا شەهلان چووە سەر تەختی پاشایەتی و فەرمانی دا حەو شەو حەو ڕۆژ ئاهەنگ و شاوی لۆغان کەن لە مەملەکەتدا تا ماوەی مانگێک خۆ ئامادە بکەن بۆ مارە بڕێن و ئاهەنگی گواستنەوەی شازادە شەمسە جانشا بۆ ماوەی دو ساڵ لە وڵاتی ماڵە خەزوران مایەوە زۆر بەختیارانە لەگەڵ خێزانەکەی دابەسەری برد بەخات و شەمسەی ژنی وت باوکت پەیمانی ئەوەی دا پێمان کە بچینە وڵاتی خۆم بەڵام من پێم باشە ساڵێک لای ماڵی باوکم بین و ساڵێکیش لێرە بمێنین کە ئێوارە هات خات و شەمسە چۆلای باوکی و بیر و ڕای مێردەکەی پێڕاگەاند و پەیمانەکەی بیرخستەوە کە داویەتی بە مێردەکەی باوکیشی وتی بە چاوان بەڵام هێندە مۆڵەتم بدەن بادێ و درنجانتان بۆ ئامادە بکەم. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێ. لەگەڵ یەک تەختی شاهانەدا کە لە زێڕ و زێ و یاقوت دروستکرابوو پەردەی ئاوریشمی سەوزی کاڵی بە چوارلادا درابوو کە بە چەندین ڕنگ چنرابوو چەندین گۆی مرواری پێدا هەڵواسرا بوو ئەمجا جانشا و خات و شەمسە لەسەری دانیشتن فەرمانی دایە چوار دێ و چوار لای بگرن و ئامادەبن هەڵی بگرن خات و شەمسەخوا حافیزی لە دایک و باوکی خوشک و براکانی کرد فڕین، جانشا و خاتوو شەمسە لە سەر تەخت و شەهلانشا و دێوەکان لەگەڵیاندا تاکو و نیوەڕۆ لە ئاسمانەوە بوون ئەم جا نیشتنەوە کەمێک حەوانەوە و شا ئامۆژگاری جانشای کرد کە ئاگای لەکچەکەی بێت و بە دێ و درنجەکانی دەوروبەری تەختەکەی وت کە ئاگیان لە بووکوزاوا بێت ئەمجا خۆیان گەڕانەوە دێوەکان فرینەوە و بووکوزاوە بەشانەوە خێراییان لە ڕۆژێکدا هێندەی سی مانگی ڕێبواری پیادە بوو بۆ ماوەی دەڕۆژ بە ئاسمانەوە بوون یەکێک لە دێوەکان شارەزای وڵاتی کابل بوو کە شارەکەی بینی فەرمانیدا بنیشتنەوە ئەو شوێنە شاری تەیەخموسشا بوو لەو کاتەدا کە ئەمان نیشتنەوە شاتەیەغموز هەڵاتبوو لە جەنگ و سوپاکەی شکا بوو شاکەفیر زۆری بۆ هێنا بوو شاتەیغمۆس ماڵئاوایی لە وەزیرەکان کرد و چووە بۆ ماڵی خۆیان بۆ گردن ئازادی لە خێزانەکەی خەڵکی شار هەموو نیگەران و بەخەم بوون هاوار و قیژیان بوو ئا لەم کاتەدا جانشا فەرمانیدا لە کۆشکەکەی باوکی دانیشتنەوە ئەمجا کە جانشا و خات و شەمسە و دێوەکان سەرنجیاندا شار لە پشێوی و شپرزەیدایە جانشا بە ژنەکەی وت